دروستە نەخێر دروست نییە نابێ قڕان ببرێتە سەراو براکانم دایبنێن ئەگەر کەسێک ببێتە واستە لە بینی چەولم فرۆشێک و کڕیارێکدا بەڵام ئەو کەسە بۆ هەموو گەڵابەیەک دههزار وەردەگرێت لە چەولم فرۆشەکە بێ ئەوەی کڕیارەکە بزانێ ئایا ئەمە دروستە یعنی لە کابرای فرۆشیار وەری دەگرێ نەک لە کڕیار لە وەری دەگرێت لە چەولم فرۆشەکە بێ ئەوەی کڕیار کڕیارەکە قەیناکە مشتری بۆ پەیدا دەکانی بۆ نمونە گەڵابەی بە چەندە گەنجێک هیچ پارە و سامانی نەبێت ئایا دروستە پارە قەرز بکات بۆ ژن هێنان ئەگەر چ وەزیفەیەکی هەبێ چ بەرە وەزیفەیەک بڕوە چ کەسابەتێک یعنی ئەمەلی ئەوەی هەبێ کە ئەو قەرزە دەداتەوە ئاسایی بە قەرزکە انشاءله بەڵام کە ظاهری وا ببینێت ینی دنیا دنیای ئەسبا بەبراکانم بەڵێ تەوە کولمان لەسەر خوابێ جا تۆش برای گەنج کە جوڵەیەکت هەبێ بە دوای کەسابەتدا ئەوە دروستە ئەمما ظاهری تۆ ئیش ناکەی بەنیە تیژنی ئیش بکەیت تێگەیشتی بژڵی قەرز دەکەم خواش خوا کەریمە ئێ بەڵێ بەڵام دەبێ ئەخذ بالاسبابت هەبێ دەنا قەرز لە خەڵکەکەی بەو مەرجە کە پێی بڵێ بڵێ براکە من قەرزێک ئەگەر لەگەڵم دەکەی بەڵام معلوم نییە من بتوانم ئەم ساڵ یا ساڵی تریش بدەمەوە کە بڵێ ئاسایی ئەوە دروستە